شەوی پێ سەد و شەش. شەهرەزاد جێڕایەوە کە ڕۆژ بۆ خاون ماڵ بە خێرهاتنی کرد و لی پرسی لە کوێ هاتوویت و بۆ شوێچی کە جانشامی بی زۆر گریا چی بەسەر هاتبوو بۆی جێڕای و باسی وڵاتی باوکی کرد جولەکەکە سەری سوڕمام جاوتی ئەم شارەمان نەبیستوە هێندە هەیە کە جاروبار بازرگانەکان باسی شاری یەمەنیان بۆ کردوین جانشا لی پرسی بازرگانەکان نیان نەوت یەمەەن چەند دوورە لێرەوە جولەکەکەوتی بەڵێ ئەیانوت دوو ساڵ و سێ مانگ ڕێگا دوورە ئەمجا پرسیەوە جا ئەو کاروانچیانە کەی دێنەوە ئەم شارە جولەکە کەوتی ساڵی داهاتوو جانشا دیسان دەستی بە گریان کردەوە چونکە دووری وڵاتەکەی و دایک و باوکی بیرکەوتەوە و لە کوشتنی هەرسێ کۆیلەکەی جولەکەکە پێوت مەگری کاکە گیان لای ئێمە بمێنەوە تاکو و کاروانچیەکان دێنەوە ئێمە تۆیان لەگەڵ ڕەوانە ئەکەینەوە جانشا دوو مانگ لەلایەن مایەوە ڕۆژانە ئەچوە شار و بەناو کۆڵان و ماڵەکانی داگەڕا ڕۆژێکیان گوێی لێ بوو کەسێک جاڕی ئەدا کەسێک نییە لەگەڵم بێت هەر لە بەیانیەوە تا ئێوارە کارم بۆ بکا منیش کەنیزەکێک و هەزار دیناری بدەمێ کەس وەڵامی نەئەدایەوە جانشا لە دڵی خۆی داوتی ئەگەر کارەکەی ترسناک نەبێ هەزار دینار و کەنیزەکێکی شۆخ و شەنگ کرێ نادا ئەمجا جانشا چووە بندەستی کابراوتی من ئەو کارەکەم کە جاڕچی ئەمەی بیست جانشای لە گەڵ خۆی بردەوە بۆ ماڵ، کە چوونە ژوورە و خانوویەکی خۆشی بینی و بازرگانێکی جولەکە لە سەر کورسیەک دانیشتبوو کە لە داری ئەبەنووس دروست کرابوو. کابرای جاڕچی ڕووی تێکرد، قوربان، ئەوە سێ مانگی ڕەبەق هەمن لەم شارە دا جاڕە دەم، کەس وەڵامی نە ئەدایەوە بۆ ئەم کارە ئەم لاوە نەبێ. ئەمجا بازرگان بە خێراتنی کردم و لە گەڵ خۆی بردمیە ژوورێک کە هەموو شتەکانی ناوی گران بەهابوون دانیشتن دواتر فەرمانی دا سفریان ڕازاندەوە پێکەوە نانیان خوارد دوای ئەوە میوەهات دەستیان بە میوە خواردنیش کرد ئێدی ناسکونازدار ئیشارەتی دایە چوە تەنیشت جانشاوە دانیشت و کە تورە بکە پارەکەی دایە پێیوت ئەمە هەزار دینارەکە و ئەوەش کەنیزەکەکە. ئەو شەوە مایەوە. بۆ سبەینێ بەیانی خۆی کرد بە گەرماودا، کە هاتە دەرەوە، خزمەتکاران پەزێراییان کرد. بازرگان هاتەوە، ئەمجا سفرە ڕازێنرایەوە، پێکەوە نانیان خوارد. دیسان میوە دانرایەوە. ئیدی ئێوارە بازرگانەکە جانشای جێ هێشت و پێی وت، سبەینێ کارەکەم بۆ کەی. ئەو شەوەش مایەوە. بۆ ڕۆژی دواتر بەیانی چووە گەرماو و خزمەتکارەکان خاولی و بەرگی نوێیان بۆ ئامادە کرد بە هەمان شێوە بازرگانەکە هاتەوە ئەمجا پێیوت ئیدی کاتی کارەکەت هاتووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە جانشا وتی بە چاوان ئەمجا بازرگانەکە فەرمانی دا دوو هێستر بێنن بۆیان ئامادە کرد خۆی سوار بوو ئەمجا فەرمانی دا جانشایش سواری ئەوی تر بوو هەر لە بەیانێ و تانیۆڕۆ ڕۆشتن گەشتە کێوێکی بڵند کە لوتکەکەی نابینرا بازرگان دابەزی بە جانشاشی وت کە داببەزێ ئەمجا گوریسێک و چەقۆیەکی دایە جانشا و پێی وت هەر ئێستا و هێسترە سەر ببڕە ئەمجا جانشا چاکەتەکەی داکەند و بە گوریسەکە چوارپەلی هێستەکەی بەستەوە و پاڵێکی پێوە ناو هێسترەکە کەوتە زەوی ئەمجا سەری بڕی چوارپەلیشی لێکردەوە و خستە سەر لاشەکەی ئەمجا بازرگان فەرمانی دایسکی هەڵبدڕێت و پاکی بکاتەوە بچێتە ناوی کە کارەکەی کردم جا بە جانشایوت کە بچێتە ناو سکیەوە ئەمجاوتی هورگی ئەسترەکەم کە دووریەوە دام خست بەسەرتا لە ناوە هەرچیەکت بینی بە دەنگی بەرز پێم بڵێ ئەمجا کە ورگی هێسترەکەی دووریەوە لە کەلاکەکە دوورکەوتەوە دوای سەعاتێک باڵندەیەکی زۆر گەورە هات و هێسترەکەی بە چنگەکانی گرت و بڵندی کردەوە بردی تا گەیاندێ سەر لوتکەی چێوەکە و دەستی کرد بە خواردنی جانشایش بە چەقۆکە ورگی هێسترەکەی دڕی و هاتە دەرەوە کە سەیری ئەم لاو ئەو لای خۆی کرد لە چەند کەسێکی مردووی و شکبووەوە زیاتر هیچی نەدی ئەمجا کە سەیری لاشەکانی کردوتی لا حولە ولا قوتە ئللا بالله علی العظیم بازرگان هاواری کرد جانشا لەو بەردانەی دەوروبەرد هەڵبدە خوارەوە تاکو و شوێنەکەت بزانم و ڕێگەی هاتنە خوارەوەت پیشان بدەم جانشا نزیکەی دو بەردێکی هەڵدایە خوارەوە ئەو بەردانە یاقوت و مرواری و زبرجەت و زێر بوون ئەمجا جانشا بە بازرگانی وت، ڕێگام پیشان بدە با بەردی ترت بۆ فڕێبدەمە خوارەوە. بازرگانەکەش کەوتە کۆکردنەوە و خستینیە ناو هۆڕێکەوە و خۆشی سواری هێسترەکە بوو لێیدا و ڕۆیشت. جانشا کە بازرگانەکەی بینی پشتی تێکرد بە کوڵ بۆ خۆی گریا. سێ ڕۆژ، لەو دەورەدا مایەوە دواتر کەوتە ڕێ خواردنی تەنیا گژوگیا و بەری درەخت بوو بەسەر چێوەکەدا کەوتە ڕێ دوو مانگ بەڕێوە بوو ئەم جاگەشتە کلکەی چێوەکە و دوور بە دوور دۆڵێکی بینی کە پڕ بوو لە درەخت و داری بەردار چەم و ڕووبار باڵندە و بولبل نزایەن ئەچڕی بۆ پەروەردگار جانشا زۆر دڵشاد بوو سەعاتێک ڕۆیشت تا گەشتە دۆڵەکە ماوەیەکی دی ڕۆیشت جۆگە ئاوێکی بینی و بە کەناریدا شۆڕ بۆەوە تا گەشتە دۆڵەکە ئیدی هەر بە دۆڵەکەدا ڕۆشت و سەرنجی ئەم لاو ئەو لای خۆیدا دواتر کۆشتێکی بڵندی بینی جانشا بەرەو ڕووی چوو تا گەشتە بەردەم دەواازەکەی لەوێدا پیرەمێردێکی نورانی بینی کە گاڵۆکێکی پێبوو کە لە مرواری نەخشی ڕازابووەوە لەبەر دەروازەکە دانیشتبوو ئەمیش چوە لای و سلاوی لێکرد پیرەکەش وەڵامی دایەوتی دانیشە کوڕەکەم جانشایش لای دانیشت ئەمجا پیرە مێردە پرسی لە چۆ هاتووی چونکە تا ئێستا ئادەمی زادێک ڕێ نەکەوتۆتە ئێرە بۆ کوێش ئەچی جانشا ئەکامەی بیست بە کوڵ گریا پیرەمێرد وتی ئەو گریانە ببڕەوە دڵم خەریکە داکەوێت هەستا و چوو خواردنی بۆ هێنا و جانشای تێرکرد ئەمجا پێیوت ئەمەوێت چیت بەسەر هاتووە بۆم بگێڕیتەوە ئەویش بەسەر هاتی خۆی بۆ جێڕایەوە پیرەمێردەکە ئەمەی بیست سەری سوورما ئەمجا پرسی تۆیش پێم بڵێ کێ خاوەنی ئەم دۆڵ و ڕەز و باخە و ئەم کۆشکە بڵندەیە پیرەمێردەکە ژووتی ئەمانە هەمووی هی حەزرەتی سلەیمان داودە سلاوی خی لێبێ منیش ناوم شێغ نەسرە پاشای باڵندەیان ئەوەش بزانە حەزرەتی سلەیمان منی کردوتە جێگری خۆی بۆ ئەم کۆشکە و باڵندەکانی دنیا ساڵانە هەرچی باڵندەی دنیا هەیە دێنە ئێرە و لەگەڵما کۆبنەوە هەر بۆیەش من لە لای ئەم کۆشکە ماومەتەوە ئەمجا جانشا بەدەم گریانەوە پرسی مامە پیرەجان من وڵاتەکەم دوورە چۆن بگەمەوە ئەوێ پیرەمێرد وتی کوڕم لە نزیک چێوی قافەوەی ناتانی بگەیتەوە وڵاتی خۆت بۆیە لێرە لەم کۆشکەدا ڕۆژانە بەسربەرە بخۆ و بخۆرەوە بێخەم تاکاتی هاتنەوەی باڵندەکان ئیدی ئەدەم بە باڵندەیەکی بەهێز بتباتە وڵاتی خۆت ئیدی جان شامایەوە بە ئومێدی گەڕانەوەی باڵندەکان کە هاتنەوە هەر ڕەگەزە و جۆرە باڵندێک نوێنەری ناردە لای شێغ نەسر و دەستیان ماچ کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایە و لەو لایشەوە جانشا کەوتە گەڕان بەناو ئەو کۆشکە فراوانەدا تا گەیشتە ئەو دەرگایی کە شێغ نەسر ئاگاداری پێدابوو کە نابێ بیکاتەوە ئەویش سەیری ئەو دەرگایی کرد کە لە سەر داڵانێک بوو قفلێکی زێڕینی لێدرا بوو لە دڵی خۆی داوتی ئەم داڵانە چاترینیانە ئاخۆچی تیاابێت کە ئاوا مامە شێغ ناهێڵێ بیکەمەوە نەخێر ئەبێت هەربی کەمەوە بچمە ژوورەوە بزانم چی تایە ئەمجا دەستی برد و قفلەکەی کردەوە کە چوە ژوور سەیری کرد گۆمێکی جوانی تیایە لە تەنیشتیەوە کۆشکێکە بچووک کە دیوارەکانی لە بلور و زێڕ و زیو هەڵچنراوە پەنجەرەکانی لە یاقوت و مەڕمەڕ و زوبرجەدا کە وەکو بەردی مەڕمەڕ قاڵب کراوە لە ناوەڕاستی کۆشکەکەدا حەوز و فوارەی زێڕین بوو لەسەر کەنارەکانی دڕندە و باڵندەی زێڕین دانرابوو کە لە دەمیانەوە ئاو ئەهاتە خوارێ گەربایە کەڵی بکردایە جۆرە ئاوازێک لە دەم و دەنوکیانەوە پەیدا ئەبوو وەکو بخوێنێوا بوو لە بەردەم حەوزەکەدا هەیوانێک هەبوو سەکۆیەکی تێدا دانرا بوو بە مرواری و زێڕ دروست کرا بوو کە دەوارێکی پەردە و کولەی بۆ هەڵخرا بوو لە ئاوریشمی سەوزی کاڵ بە هەندێک گۆن و قێم ڕازابەوە لەسەر تەختەکە پشتیەک و لە ژێریدا فەرشێک ڕاخرا بوو کە کاتی خۆی حەزرەتی سلەیمان خاوەنی بوو سلاوی خی لێبێت بەلایەکانی کۆشکەکەدا ڕزوباغ بوو جۆرەکانی میوەی پیاشۆڕ ببووە کە جانشامەی بینی سەری سوڕما ئیدی بەشتە سەر سڕهێنەکانی ئەو کۆشکەدا چاوی گێڕا ئەمجا خۆی کرد بە کۆشکەکەدا و ئەو بەرهەیوان و تەختەی بینی سەری سوڕما چوو لەسەری ڕاکشا و ماوەیەک لێ نووست کە هەستا لە کۆشک چوە دەرەوە لەبەر دەواازەکەیدا کورسێک دانرابوو لە سەری دانیشت کەچی لە ئاسمانەوە سێ باڵن دەهات نەخوارەوە کە لە کۆترە چوون چوونە سەر دەریاچە بچکۆلەکە و پەڕ و باڵیان فرێدا و بوونە سێ کیژۆڵەی زۆر جوان و کەوتنە گەڕان بەناو ڕەز و باخەکەدا کە جانشامەی بینی زۆر سەری سوڕما لە جوانیان بەرەو ڕویان چوو تا گەشتە لایەن شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە کە جانشا لێیان نزیک بۆ سلاوی لێکردن ئەوانیش وەڵامی سلااوەکەیان دایەوە ئەمجا لی پرسین ئێوە چێن لە چۆ هاتون کیژە بچووکەکان وتی لە مەلەکوتی خی گەورەوە هاتوین بۆ بینینی ئەم شوێنە جانشا سەری لە جوانیان سوورما بوو ئەمجا بە کیژە بچووکەکەی وت، بەزەیت بە حاڵمدا بێتەوە، سۆزت بۆم هەبێ. ئەویش وتی، کۆڵ بدە لەم قسە قۆڕانە، بڕۆ بەڕێی خۆتەوە. کە جان شامەی بیست، کەوتە گریان، ئەم شیعرەی هاتە سەر زمان. سکاڵای خۆم کە بردە لای، وتی، قەت نەیکەی سکاڵای. وتم، دڵیشت کە بەردە گیانە، لە ئاوی نێو بەردی هەڵقوڵاوی کیژەکانە. زۆر خۆشحاڵ بوون بەو شیعرانە. ئەمجا جانشا چووە ناو ڕەزەکە و چەندین جۆر میوەی بۆ لێکردنەوە و هێنایە بەردەمیان، ئەوانیش خواردیان. ئەمجا بەرگە پەڕینەکانیان لەبەر کردەوە و دایان لە شەقەی باڵ. جانشا تا لە چاو ون بوون سەیری کردن. کە دیار نەمان، یەک ئاهی هەڵکێشا و بوورایە و کەوت. بە درێژی ئەو ڕۆژە بە ئاگا نەهاتەوە. لەو لایشەوە شێخ نەسر بە باڵندەکان گەشت و پێی وتن لاوێکی جوان دوورە وڵات کەوتۆتەوە و بەڵکو لەگەڵ خۆتان بیبەن ئەمجا گەڕا بە شوێن جانشادا نەیدۆزیەوە کەوتە پشکنینی ناو کۆشک کە گەیشتە ئاستی دەرگاکەی جانشای دۆزیەوە کە لە سرزەوی کەوتووە چوو ئاوی گوڵاوی بۆ هێنا و پرژاندی بە سەردەم و چاویدا جانشا کە بە ئاگا هاتەوە لە شێخ نەسر زیاتر کەسی دی نەبینی زۆر خەفەت بار بوو شێخ نەسر وتی کوڕەکەم نەموت دەرگای ئەم داڵانیان مەکەرەوە ئەمجا پێی وت کەچی بەسەر هاتۆ لێرەدا بۆی بجێڕێتەوە بۆ خۆی باشترە ئەم جاجانشە بەسەرهاتی خۆی و سێ کۆترەکەی کە سێکیژی جوان بوون بۆ جێڕایەوە شێخ نەسریش پێی وت، ئەوە بزانە، ئەو سێ کیژە هەموو ساڵێک لەم کاتەدا دێنە سەر ئەم گۆم و تا دەمە و عەسرە گەڕێن و کات بەسەرەبەن و ئەمجا ئەدەنەوە لە شەقەی باڵ و ئەڕۆن. جانشا پرسی وڵاتی ئەو کیژانە لە کوێیە؟ شێغوتی بەو خۆیان منیش نازانم. شێغ نەسروتی هەستە کوڕم، گوڕ بە بەر خۆت بێنەوە، با بەو باڵندانە دا ڕەوانەی وڵاتی خۆت بکەمەوە کە جانشا ئەمەی بیست هاوارێکی کرد و بورایەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. ئەمەوێت یارمەتیم بدەی خوا یارمەتی تۆش بدا بەڵکو یەکێک لەو سێکی ژەمارە بکەم بەزەیت پێمدا بێتەوە شێغنە سەروتی بەو خۆیان کوڕەکەم نە ئەو کیژانە ئەناسم و نازانم خەڵکی کام وڵاتن بەڵام ڕێگات ئەدەم لێرە بمێنەوە تاکو ساڵی ئایندە و ئەوان دێنەوە تۆیش خۆت لە نێو ڕەز و باخەکەدا بشارەوە تاکو ئەنیشتنەوە کە بەرگە پەڕینەکانیان داکەند و ڕۆشتنە گەڕان بچۆ پەڕێکی یەکێک لەو کیژانی کە بە دڵتە لە بەرگەکەی بکەوە دوایی کە دێنەوە بۆ لەبەرکردنەوەی بەرگە پەڕەکانیان ئەویان کە پەڕەکەی لای تۆیە دێتە لات و ئەڵێت براکەم پەڕەکەم بدەوە تا بەجلەکانمەوە بیکەم لەبەری بکەم تۆش بۆی مەجێڕەوە تا من لە بەخێرهێنانی باڵندەیان ئەبمەوە و دێمە لای ئێوە و ئەکەومە نیوانتانەوە و پێکتان دێنم لەسەرەوەی بتگەیەنێتەوە نیشتیمانی خۆت، منیش هەر هێندەم لە توانادایە. ئیدی جانشا مایەوە لە نێو کۆشکەکەدا. ڕۆژانی بە پەنجە هەژمارە کرد. کاتێک ڕۆژی گەڕانەوەی باڵندەکان هات، مام نەسر هات و بیری جانشای خستەوە کە ئەبێ چی بکە لە بەرگە پەڕینەکان و چۆن خۆی داشارێ تا دێنەوە سەر گۆمەکە وتیشی وا منیش ئەڕۆمە پێشوازی باڵندە و گیانلەبەران جانشاوتی بە چاوان بەرەو ڕەز و باخەکە ڕۆشت و لە نێو درەختێکدا خۆی شاردەوە و ڕۆژی یەکەم و دۆم و سێم چاوەڕێ بوو باڵندەکان نەهاتن کەوتە دڵە ڕاوکێ و گریان بۆ خۆی هێندە گریا بێهۆش بوو کە بە ئاگا هاتەوە چاوی لەسەر گۆمەکە و ئاسمان و سرە ڕێەکان بوو لە کاتێکدا لە دڵە ڕاوکێدا بوو هێندەی زانی سێ باڵندەی گەورە کە بە هێندەی بازە بوون پەیدا بوون لە کەناری گۆمەکە نیشتنەوە و سێری ئەم لاو ئەو لای خۆیان کرد کە کەسیان نەبینی وەکو جاران بەرگە پەڕینەکانیان داکەند و کەوتنە پیاسە بە نێو ڕەزەکەدا دڵخۆش و بەختەوەرانە لە قاقای پێکەنینیان ئەدا. کیژە گەورەکەیان وتی ئەترسم خەڵک لە نێو کۆشکەکەدا خۆیان لێماندا گرتبێ. کیژە ناوەنجەکان وتی خوشکێت. ئەو کۆشکەی لێی ئەترسی لە سەردەمی حەزرەتی سلەیمان بەدواوە نەمرۆڤ نەجنۆکەی تێنەچووە کیژە بچووکەکان بە پێکەن نەوتی بەو خویە خوشکینە گەر کەسیشی تیاابێ کەسی ناوێت من نەبێت دەستیان کرد بە پێکەنین و وا جانشایش سەیریانەکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزا گێڕایەوە کە جانشا بینی دوورکەوتنەوە بەڕاکردن چوە سەر بەرگەکانیان و لە جلوبەرگی کیژە بچووکەکە پڕێکی کردەوە سێ کیژەکە لە دوورەوە کە جانشایان بینی کەوتنە دڵە خورپە بە پەلە گەڕانەوە لە جانشایان پرسی تۆچیت چۆن هاتوویتە ئێرە بۆچی پەڕێکی خات و شەمسەت برد ئەوش پێی وتنێستا چیرۆکی خۆمتان بۆ ئەگێڕمەوە خات و شەمسە هەڵیدایە هەواڵی تۆچیە بۆچی پەڕی منت لە نێو خوشکەکانمدا هەڵبژارد ئەم ناسی جانشا وتی ئەم پەڕەت نادەمەوە تا مام نەسری پاشای باڵندەکان نەگاتە ئێرە ئیدی جانشا خۆی کردەوە بە کۆشکدا ئەمجا خات و شەمسە شوێنی کەوت جانشای بینی لەسەر تەخت دانیشت بوو سلاوی لێکرد لە نزیکەوە دانیشت و پێیوت بۆمان بگێڕەوە تا بزانین چیت بەسەر هاتووە کە جانشامی بیست هێندە گریا تاکو بەر سنگی بە فرمێسک تەڕ کرد خاتوو شەمسە وتی کۆڵ لە گریان بدە و بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە ئەمجا هەمووی بۆ جێڕایەوە کە خاتوو شەمسە بەسەرهاتی بیست پێیوت کەوا بوو گەر حەزت لە من کردووە ئەوە مارم کە بەڵام ئێستا پەڕەکەم بدەوە با بڕۆمەوە بەدایک و باوکم بڵێم دوایی ئەگەڕێمەوە بۆ ئێرە و لەگەڵ خۆم هەڵت ئەگرم و ئەت بەمەوە نیشتیمانی خۆت جانشا زۆر گریان جاوتی جا ئەوە ڕاستە بمکوژیت خاتو شەمسە وتی چۆن ئەتکوژم تا ئەو کاتە دوو خشکەکەشی هاتبوون جانشا لە وەڵام داوتی چونکە تاکو ئەگەڕێتەوە شێتە بم بۆت و سوێم ئەبێتەوە هەرسێکیان دایەنە قاقای پێکەنین ئەمجا شەمسەوتی بێخەم باشوت پێکەم ئەمجا خوشکێکیان چوە ناو ڕزەکەەوە و هەندێ میوەی هێناو پێکەوە خواردیان مام نەسری پاشای باڵندەکان پەیدا بوو هەمویان لەبەری هەستان و دەستیان ماچ کرد ئەویش فەرمانی دا دانیشن ئەمجا ڕووی کردە خات و شەمسە و پێیوت ئەمە زۆر کوڕێکی دڵپاک و بەڕەوشتە شازادەی و کوڕی پاشاکابلە ئێستاش ناگاتە وڵاتی خۆی بەڵکو و بیبیتەوە ئەبێت سوێندم بۆ بخۆی کە تاکو لە ژیان دابی خیانەتی لێ نەکەی ئەویش سوێندێکی مەزنی خوارد کە غەدری لێ نەکا ئەم جاوتیشی کە شووی پێکا مام نەسر ڕووی کردە جانشاوتی سوپاس بۆ ئەو خوایی کە ئاوانیوانی هەردووکتانی یەخست جانشا زۆر دڵخۆش بوو شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد گێڕایەوە دواتر جانشا و خاتوو شەمسە سێ مانگی ڕەبەق لەو کۆشک و ڕەز و باخەدا مانەوە. ئەمجا خاتوو شەمسە وتی ئەمەوێت بتگەیەنمەوە نیشتیمانی خۆت و لەوێ جارێکی دی مارەم بکەیتەوە. جانشا وتی بە چاوان. ئەمجا چووە لای مام نەسر و پرس و ڕای پێکرد وتی نیازی کارێکی وامان هەیە ئەڵی چی؟ پاشای باڵندەکان وتی بڕۆنەوە بۆ نیشتیمانی خۆت بەڵام ئاگات لە خاتوو شەمسە بێ. ئەمجا خاتوو شەمسە داوای بەرگەکەی کردوتی مام نەسر پێی بڵێ بەرگەکەم بداتەوە مام نەسر فەرمانی پێدا و ئەمجا بە پەلە ڕۆشت بەرگەکەی هێنا و لەبەری کردوتی بێنە دەست و چاوت بن و قێنە و هەردوو گوێت بگرە تون خۆت گیر بکە بە منەوە با نەکەوی ئەم جامام نەسر بانگی کرد پەلەمەکە با وڵاتی کابلت بۆ وەسف بکەم نەکو لێتان تێک بچێ ئەمجا بۆی وەسف کرد و پێشی وت کە ئاگای لە جانشا بێ خات و شەمسەش بە دوو خوشکەکەی وت بڕۆنەوە بۆ ماڵەوە و هەواڵی من و جانشیان پێ بڵێن ئەم جا خاتون دای لە شقەی باڵ و وەکو باەکی زۆر تون فڕی دوو خوشکەکەشی خوا حافیزیان کرد و دایان لە شقەی باڵ بەرەو ماڵی خۆیان ئەو ڕۆژە تاکو عسەر خات و شەمسە بە ئاسمانەوە فری دواتر دۆڵێکی سەوزی بینی بە جانشای وت لەم ڕز و باخەدا ئەنیشمەوە و ئەم شەو لێرە ئەمێنینەوە ئیتر نیشتنەوە و کەوتنە گەڕان بەناو ئەو ڕز و باخ و کانیاوانەدا ئەم جاو شەوە لی نووسن تاکو بەیانی دیسان کەوتنە فڕین تاکو نیوەڕۆ ئەم جاخات و شەمسە چەندین باڵەخان و خانووبەرەی بینی و لەو وەصفە چون کە مام نەسر بۆی کردبوون دواتر مێرگوزارێکی سەوزی جوانیان بینی بۆیە خات و شەمسە شۆڕ بووە ئەمجا چونە ناو مێرگوزارەکەەوە کە پڕ بوو لە درەخت و دار هەر هەموو بەردار خاتو شەمسە لە جانشای پرسی ئەزانی چەندەمان ڕێگا بڕیوە جانشای ژووتی نازانم ئەیژوتی ڕێگای سی مانگی ڕەبقمان بڕیوە جانشای ژووتی سوپاس بۆ خوا سەلامەتین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو